بەشی دوانزەهەم. سەرەتا خۆی چۆ ناو بەلەمەکەوە پاشان دەستی منی گرت تا یارمەتیم بە من تون دەسیم گوشی بەو بیانوەی گوایە خەریکاکەوم خۆم بە قۆڵیوە نووسان بەڵام ئەو هیچ بایەخێکی بەوە نەیە باوەڕم ناکرد دیارە هێشتا دڵنیا نییە من لە دڵی خۆما وا بیرمە کردەوە منی لەسەر تەختەی پشتەوەی بەلەمەکە دانیشان لەگەڵ هەر سەوڵ لێدانێکا مانگ لە نێو ئاوەکەیا پارچە پارچە بوو یەکسەر هەوڵی دەدایەوە بچێتەوە سەر دۆخی پێشووی بەڵام سەر لە نوێ لەتری دەدایەوە دۆناتیلۆ جگەرەی بەدەمەوە بوو بە جۆرێک کاتێک وەڵامی دەدایەوە قسەکانی ئەجوویەوە وردە وردە لەبەر خۆیەوە دەستی بە گۆرانی وتن کرد دەنگێکی گەڕی هەبوو پاشان جگەرەکەی فڕێدای ئاوەکەوە بە بازۆ پتەوەکانی تونتراوەکەیە شکاندەوە و دەنگیشی بەرزە کردەوە باوازێکی خرۆشێنەرەوە گۆرانەکەیە چڕی لەڵی خۆما بیرم لەوە کردەوە چەند بە سەزمانە دڵم بە حاڵیە سووتا لە پڕێکا ڕقم هەستا لە خۆمم پرسی ئەی کەواتە بۆچی وەها هەراسان مەکەن ویستم پێی بڵێم بگەڕێتەوە بەڵام ڕاستیەکەی دەنگی بە ڕادەیەک دڵڕفێن بوو کە پڕکێشی ئەوەم ناکرد کە گۆرانەکەی تەواو بوو لە جێی خۆم هەڵسام هەنگاوێک لی چوومە پێشەوە و پشتی ملی ماچ کرد بە لەمەکە لە ترێکیدا هێندەی نەمابوو وەربگەڕێت بەڵام دۆناتیلۆ ناکاو وەکو پڵنگێک کە بە یەکا شاڵا و پەلاماری نەچیرەکەی بدا، خۆی ڕاپسکاند و توند بە بازۆ پتەوەکانی گرتمی و بە ڕادەیەک گوشیمی کە خەریک بوو بمفلیقێنێتەوە. دەستی کرد بە ماچکردنی سەر و دەموچاوم. هەر کە دەرفەتی پەیدا ئەکرد بە ئیتالیایی قسەی ئەکرد. شتی وەهای دەوت کە من لێی تێناگەشتم. تەنها ئەم ڕستەیەشم بیر ماوە ئەیوت، من تۆم خۆشەوێ. خۆم لە چنگی ڕزگار کرد. لای خۆیەوە منی دانیشاند، ناگەهان تەلیسمەکە شکا و کەوتە قسە. نیوە ئیتالیایی و نیوە فەرەنسایی هەمان ئەو قسانەی وتەوە کە هەموو عاشقە جێلەکانی ڵێنەوە خەمێک دایگرتم پێم وت با بگەڕێینەوە ئیدی بە بێ ئەوەی قسەیەکی لەگەڵ تا بکەم و بێدەنگیەکە بشکێنم بە تاکسی بۆ پاریس گەڕاینەوە گەشتی بەلەمەکەمان سەعاتێکی خایاند لای دەرگای ماڵەوە هەر ئەوەندە دەرگاوانەکە دەرگاکەی کردەوە بەدەم پێکەنینەوە خواحافیزیم لێکرد لێی پرسیم کەی یەکتر ببینینەوە پشتم تێکرد و چوومەوە بۆ ناو ئاپارتمانەکەی خۆم ماوەیەک لەسەر قەرێوەڵەکە دانیشتم خەمێکی گران دایگرتم و دەستی لێ هەڵناگرتم خەوم لێ ناکەوت ماچەکانی و کابرا توند و تیژەم ساختە و قێزەون دەهاتە پێش چاو دەستم دایە کتێبێک و ئەو چیرۆکەم لە بیر خۆم بردەوە بۆ بەیانی ڕۆژی داهاتوو وەختێ بۆ قوتابخانە چووم لە بەر دەرگای قوتابخانەکە وەستا بوو بە دەم پێکەنینەوە بە ڕوومەوە هات بە ڕوویەکی خۆشەوە وەڵامم دایەوە بەیەکەوە بە داڵانەکەیا ڕۆشتین، بەڵام ئەو دەمامکە ساختەیە کە لە کاتی گفتوگۆ لەگەڵ دڵدارەکاندا دەمکردە ڕووم، ئەو ڕۆژەش کردبوومە ڕووم. چەند هەوڵیدا ئەو دەمامکە لە ڕووم هەڵبگرێت، نەیتوانی. دەم و نیوەڕۆ بە سیمایەکی شەیدایانەوە پێی وتم، ئەمڕۆ پاشنیوەڕۆ دێم بۆ لات تا پێکەوە بین. وتم پاشنیوەڕۆ وەختم نییە. هەر بە ڕاستیش وەختم نەبوو، لەگەڵ سەرهەنگەکەی ئامۆزای باوکمدا وادەمان بوو یەکتر ببینین. پرسی، ئەی شەو؟ وتم. تا هەفتەیەکی تر کاتم نییە جگە لەوە ئەوە نییە ئێمە هەموو ڕۆژ یەکتر دەبینین. فەرەنگیس لێرەیاوەستا چاوەکانی بریسکانەوە لەوە چوو تەڕیش بوو بن وتم خانم فەرەنگیز پاشماوەکەی تاو بکە پاش ماوەی نییە هەڵبەتە ئێوە تێگەن کە من بە تەنها دڵگرانی دۆناتیلۆ نیم دەزانن ئەم ڕووداوە چەند کاری لێکردم هێندەی ترشی دەنکە ترەیەکی تر کە دوای هێشوویەکی شیرین لە زار تا جێ هێڵێت ئەو ڕۆژانە لە سەرانسەری ئەوروپایا فیلمێک باو بوو کە گۆرانیەکەی ئەو فیلمیان لە هەموو کافتریایەکدا لێدەدایەوە نە ئاوازی گۆرانیەکە و نە دەقی شعرەکەیم لە یاد نەماوە بەڵام ناوەڕۆکەکەی ئەڵێ من سەراپا بۆ خۆشەویستی خولقاوم ئیدی چ کارێکی دیکەم پێ ناکرێ پیاوانەک و پێشکە بە دەوری منی شەمدا باڵە فڕێەکەن ئەوان کە بە گڕی من پەڕ و باڵیانە سووتێنن گوناهی من چییە؟ ئایا ئیتر نەمدەویست شتێکی دی بڵێت پڕکێشیم نەکرد هیچی لێ بپرسم تەنها دوادێڕی شعرەکەم دووپات کردەوە ئەوان کە بە گڕی من پەڕوباڵی خۆیان دەسووتێنن گوناهی من چییە پێکە کۆنیاکەکەی هەڵگرت تاوێک لە ڕەنگە زێڕینەکەی وتبوویەوە وتی هیچ ئیدی چاوم بە دۆناتیلۆ نەکەوتەوە دوای هەفتەیەک تەرمەکەیان لە دەریاچەیەکدا دۆزیەوە ئەڵێن چی نازانم بەڵایەکی واشتان بەسەر مامۆسایە نەهێنابێت نا نا بەم جۆرەمە دوێن ئێوە هێشتا منتان نەناسیوە من تەنها لایەنێکی ژیانی خۆمم پیشاندان تەنها ئێوە مناڵە وردەکە بوون ئەمانە نرخێکی لە ژیانی مندا نەبوو بەڵاماکان منی ئەنجن ئەنجن کرد من تەنها لایەنێکی ژیانی خۆم پیشاندان ئەمانە هەموو مناڵە وردکە بوون ئەمانن نرخیان لە ژیانی منا نەبوو بەڵام ماکان منی ئەنجن ئەنجن کرد ئەو لەو جۆرانە نەبوو یاری لەگەڵتا بکرێ پاشان ئێوەوازانن من بەدەستی خۆم بووە کە بەو جۆرە یاری لەگەڵ ئەو بابایانەدا بکەم نەخێوانە ئەشدیهایەک لە ناخما خۆی مەڵاس داوە تەواوی تەمەنم لەگەڵ یا لە کێشمە کێشما بووم ئەوە کە لە ناوام خوات لە دەریشە وەک دەڕندەیەک پیشان مەیا و قسەکەی تاو نەکرد چەند دەقیقەیەک بێدەنگ بوو چاوی لە زەوێکە بڕی بوو زەردەخەنەیەکی خەماوی دەوری لێوی تەنی، ماوەیەک لێی ورد بوومەوە، لەو دەم و چاوە پاکیزەیەیا بە دوا ئاسەواری شەیتانیدا دەگەڕام، لەو دەم و چاوە پاکیزەیا بە دوای ئاسەواری شەیتانیدا ئەگەڕام، بەڵام ئێستا، بەڵام ئێستا هیچ ڕەمزێکی پەنهانم لە چاوەکانیدا نابینی، ئافرەتێکی بەدبەختم دەبینی کە بەرامبەرم دانیشتووە و دان بە گوناهەکانی خۆیان ئەنێ. وەڕینی سەگێک لە باخچەی هاوسێوە و هۆڕینی ئۆتۆمبێلێک لە دوورەوە خامۆشیەکەی شکاند. ناکاو بزاوتێکی کرد سەر لە نوێ سیمای کرایەوە و دەستی بە قسان کردەوە چاو پێکەوتنەکەی مامۆسام لە کارگەینی کارکێشانەکەیدا بە تەواتی لەبیر چوو بوویەوە بیرەوەریەک بوو خەریب و فەرامۆشە بوو ئەوەندەی نەمابوو کە هەر بە تەواتی لە یادم بچێتەوە بەڵام ڕووداوێک سەر لە نوێ مامۆستای هێنایەوە یادم و ژیانی منی بە ژیانی ئەوەوە بەستەوە ژیانی ئەوروپا و تەواوی خۆشی و ڕابواردنەکانی وردە وردە لام دەبوونە شتێکی بێزراو و جاڕسکەر، ئەو عیشقەی کە سەرەتا بۆ هونەر هەمبوو، دەستبەردارم بوو بوو. زۆربەی ئەو کەسانەی بە دوای شکاری ئەم مەلە پەڕ و باڵ ڕەنگینەیە ئەڕۆن و ڕێی پڕ بە باڵای هونەرمەند دەگرنە بەر، لە نیوەی ڕێدا جێیەمێنن. لە سەدانەوەیان جێیەمێنن، دەکەی تریش هێندە لە خۆبایین کە مرۆڤ دەستی بە دامێنیان ناگات. بەڵام هونەرمەندی ڕاستەقینە ئەو کەسەیە، کە کەسێتی خۆی لە هونەرەکەیدا تواندبێتەوە و ئامێتەی کردبێ، هەر بۆیە هونەرمەند بە پلەی یەکەم ئەبێ مرۆڤ بێت. ئای ئاغای چاودێر ئەم شتانە بە قسە چەن ئاسانن، ڕاستێکەی پەند و ئامۆژگاری کارێکی فرەئاسانە. ئەوانەی کە لە قوتابخانەی هونەرە جوانەکان لە دەوروپشتم بوون، تر هونەرەکەیان وەکوو هۆیەکی کات بەسەربردن تەماشا ئەکرد و، هێندە خۆیان ماندوو ناکرد کە ئازاری ناکامی بچێژن تا بتوانن لەززەتی سەرکەوتن بە چنگ بهێنن. ژیانی زۆربەیان مەیسەر بوو بۆیە خوشیان دا بۆ نیگار کێشان چکە بەلایانەوە لە گشت کارێکی تر ئاسانتر بوو ئەمانە باوکە دەوڵەمەندەکانی خۆیان باوەڕ پێ هێنابوو کە دەیانەوێ کارێ بۆ خۆیان هەڵبژێرن ساڵی هەزاران کەس لەم نیگار کێشانە بەم جۆرە قوتابخانە تەواو دەکەن بەڵام لە هەر سەدەیەکا کۆمەڵگا دوو سێ نیگار کێشی هونەرمەند بە مرۆڤایەتیە بەخشێت ئەو شتەی کە ئەو ڕۆژە هەستم پێ کرد کاتێک ئەوم بینی لە تاران لە نهۆمی سەرەوەی خانوویەکی سەیر و تاریکەوە هاتمە دەرێ بۆ سەر شەقامی لالەزار پاش چوار ساڵ لە پاریس لەو دەڤەرەیا کە جوانی ئەفسوناوی لە هەر سەرکۆڵانێک، هەر باخێک، هەر ئاهەنگێک، هەر شانۆیەک و تەنانەت لادێ بچووکەکانی شا ڕەگ و ڕیشەی دڵ دەردەهێنێت. ئەو هەستە بە هەموو مانا و تەبعی تراژیکییەوە دایگرتمەوە. ئەو هەستە بە هەموو مانا و تەبعی تراژیدییەوە دایگرتمەوە. چەند حەزمە کرد بمتوانیایە ئەوەتان بۆ ڕوون بکەمەوە کە ئەم هەست بە بێ بەهرەی و بێ دەسەڵاتییە چۆن خستایە نێو ناخمەوە. یان چ ئازارێکم چەشت وەختێ ناچار بووم و ڕاستیە تاڵی کە دەرکم پێکردبوو بە باوکم ڕابگەێنم حەستان لە مۆسیقا نییە من بە چێشتنی ساتەکانی تەمەن و ساتانەیە کاوازێکی مۆسیقایی خۆش دەمخرۆشێنێت سیر ئەوەیە کە بەردەوامی شوانیم جاری وهەیە تەنانەت مۆسیقاش جاڕس و مانومەکە نازانم نازانم بۆچی باسی مۆسیقادان بۆکەم لەو سەمفۆنیایانەیە جاری وهەیە ئاوازێکی هێمن و کەمخایەن لە میانی ژاوەژاوی ئۆرکستاوە دێتە گوێت ئەم ئاوازە سووک و ناسکە بەڵام لە دڵ دانیشێت هەمیشە چاوەڕێیەکەی ئەم دەنگە نەرمە دووپات بێتەوە ئەم جاریان لە جاری یەکەم پتر لە دڵ دانیشێت وردە وردە تەواوی ئۆرکستراکە پێکەوە هەمان ئاوازی دڵڕشین بە جۆرێک ئەژەنن کە ئیدی دەسەڵاتت لە دەست وەردەگرن بەڵا جەرگ بڕەکانیش بەم جۆرە پەیدا بن مرۆڤ سەرەتا پەی بە قوڵاییان نابا جارجار خۆیان پیشان دەدن و نەبن بەڵام ناگەهان تەواوی ئۆرکستراکە دێن دەنگ ئەو دەمە ئەشک لە چاوانت دەبارێ و خۆشت نازانی بۆچی ئەگریت. پاشێکم چاوپێکەوتنم لەگەڵ ئەوە هەستکردن بەو کارەساتە ئەو ئازارە بێ سنوورەی کە بێ بەهرەم هەر وەکو ئاوازە جەرگ بڕە خۆی پیشاندام و وەلێ خۆی حەشار دایەوە بەڵام وەختێ تەواوی فشاری ئەم هەستەم دەچەشت ڕاستە و ڕاست دەچووم و چەندان سەعات جۆم بۆ مۆسیقا ڕادێرا و هەرکە گریانم دەهاتێ بە خۆم دەوت نازانم بۆ چییە گریم من بۆ حاڵی خۆمە گریم ئەو دەمەوە عاشقە دەبەنگانە کە ئەم حاڵەتەی منیان دەبینی وایان دەزانی ئەم گریانەم گریانی پەرێشانیە بۆ ئەوان یان هینی ئەوەیە زۆر ناسکم و هەر لە خۆمەوە دڵم پڕەبێ ئاخ. فەرەنگیز چاوەکانی نوقاند هەروەها دەستە بچووکەکانیشی ئاخێزێکی توندی بەلەشی کرد من بزاوتی توندی سنگی مەبینی نیگارکێشان وەکەوەی نیگاری شتێ بکێشیت یان هێڵی تەریب و ڕەنگی گونجاو لە لای یەکەوە دابنیت ئەمە شتێکە کە دەتوانین لە قوتابخانە فێری ببیت ئەمانە دەستور و ڕێسای خۆی هەیە و هەر کەسێک بیەوێت لە ماوەی چەند ساڵێکدا فێری ئەبێت منیش ئەمانەم ئەزانی بەڵام ئەوەی کە ئەو ڕۆژانە توانام بەسەریدا ناشکایەوە خولقاندنی دونیا و حاڵاتی جیا جیا بوو واتە کارێکی هونەری ڕاستەقینە ئەو شادیی کە لە ژیانتا هەستت پێ کردووە ئەو ئازاری کە چەشتووتە ئەو پەرێشانی کە لە ڕووداوێکا دووچاری بوویت ئەو زەبوونەی کە بەرگەت گرتووە چاوەڕوانی پەرۆشی دڵەڕاوکێ ترس تەنیایی، حەسرەت، ناکامی، بێکەسی، ڕەنگدانەوەی ئەمانە، بە جۆرێک کە بینەر هەست بە هەمان ئەو شتانە بکات. فێربوونی ئەمە شتێکی دژوارە و لە دەستی مامۆستاکەت دا نییە، باشێت و شەیدای جوانێکەشت بێ. حەزمە کرد لە کارێکی هونەریما ئەو جۆش و خرۆشەی کە لە ناومدایە، ئەو ئەژدیهایەی کە بۆ خراپە و بەدی هانمەیە، ئەو دڕندەی کە چنگی لە دەروونم گیر کردووە، بەرجەستە بێت. من کەسێکم شک نابرد ئەوانەی کە دەور خولیان دابووم گوێیان بە دڵە ئینسانیەکەی من نایە لە مناڵیشمەوە خوشکێکم شک نەبردووە تا سکاڵای دەرونی خۆین بۆ بکەم هێندەی بیرم بێت کیژەکانی هاوڕێشم ئیرەییان پێبردم دنیای دایگیشم دنیایەکی دیکە بوو کتێبی دوعا سەربەرماڵ تەزبیحات نێرگەلە و شازادە و عەبدولعەزیم و قوم نەیان توانین لە ژیاندا قایلی بکەن ئەو وەختی خۆش بوو کە لەگەڵ خاوەر سوڵتان و ئەمین ئەلحاجیە و خانم عیرفاندا دابنیشێت نێرگەلە بکێشێت و غەیبەتی خەڵکی بکات. باوکم زۆر پیر بوو گەرچی دڵێکی میهرەبانی هەبوو بەڵام لاوێتی بە خۆیەوە نەبینی بوو هەموو شتێکیشی لە تێڕوانینی خۆیەوە بە باش یا خراپ دادەنا لەگەڵ ئەوەشدا هەوڵی دەدا بێدڵیم نەکات بۆ من تاقە ئومێدێک کە مابوویەوە ئەوە بوو خۆم بە نیگار کێشانەوە سەرگەرم بکەم و تا گەورەتریش دەبووم هەستم دەکرد ئەم کارە زۆر سەختە و گاڵتە نییە دەمویست ڕازی دەروونم لەگەڵ هونەرەکەی خۆمدا بکەم و ئەوەی کە ناتوانم بە قسە بێڵێم لە ڕێی هونەرەکەمەوە دەریبڕم حەزم دەکرد بمتوانیایە بە خۆم بوتایە کە بۆچی هیچ شتێک نییە لەم ژیانەیا من خۆشنووت بکا حەزم ئەکرد ئینسانێکم خۆش بویستایە و هەموو شتێکم بکردایەتە قوربانی ئەو حەزم ئەکرد هیچ نەبێت ئەو شتەی کە بەلای منەوە پەنهانە بمتوانیایە لە تابلۆیەکا بیخەمە ڕوو ئەمە ئەو موسیبەتەیە کە بەدەم ئاسانە بە ڕستەیەک کۆتایی یەت بەڵام ئەیە گەر مرۆڤ تەمەنێک ئەو ئازارە بچێژێت و هەر ڕۆژە و بە شێوەیەکی تازە خۆی بنوێنێت حەزم ئەکرد یەکێک لەو حاڵەتە تێپەڕانەم بە ڕەنگ و هێڵی جوان بخستایەتە ڕوو ئەزانن کاتێ پەیم بەم حەقیقەتە برچیم لێهات ئیدی لە هەموو شتەکان ناومێد بووم بەڕاست پێتان بڵێم تەنانەت بیرم لە خۆکوشتنیش کردەوە ڕۆژێک بە تەنیا بۆ هەمان دەریاچە ڕۆشتم و لەوێ سواری بەلەم بووم و سەوڵم لێدەدا و لە ناکاو بروسکەیەک لە مێشکمیدا کە منیش وەکو دۆناتیلۆ بکەم کە چاوم بە ئاوی لێڵی دەریاچەکە کەوت دنیا لام ڕەش بوو ترسام و گاڵتەم بە دەبەنگی خۆم کرد کاتێک شتێکم دەربارەی ژیانی خۆم بۆ ئەو لاوە ڕەنگ زەردە باس کرد کە لە مۆنپارس دەژیا و میناتۆری دەفرۆشت پێی وتم تەمەڵیە بڕۆ کار بکە تا تامی ژیان بچێژیت ڕاستیە کرد ئەو تەمەڵیەیەکێ بوو لە ئەدگارەکانی کەسێتیم کاتێ مناڵ بووم فزە سوڵتانم بانگ دەکرد بێت و لەسەر کورسیەکەی ئاو بکا بە دەممەوە من بە مناڵی ئاوها پەروەردە کرابووم ئیدی چۆن ئەمتوانی کار بکەم؟ خۆشەویستە بەشی دوانزەی ڕۆمانەکەتان پێشکەشکرا تا ئێوارەیەکی تر و بەیگەیشتنەوەیەکی نوێ هەر شاد بن